چوارەم، سەربازی فیرار سێمین شەو بوو کە زیندا حیکایەتی دەکرد. بەندیەکان بە ئەندازەیەک تامزرۆی ژنەوتنی پاشماوەی حیکایەتەکەی بووبوون، هەر کە دەنگی شاوری مامورە بستە باڵاکە بەرز دەبۆوە، بەرەو ژوورەکەیان غاریان دەدا. هەر کە سەرژمێریان تەواو دەبوو، کوڕگەل بە پەلە سفرەکەیان ڕادەخست و شیوەکەیان دەخوارد. چایەکەیان دەخوارد و نەدەخوارد، خێرا جێگاکانیان ڕادەخست و ئامادەی بیستنی پاشماوەی حیکایەتەکەی زیندە دەبوون. ئەویش بۆ ئەوەی پتر سەرنجیان ڕابکێشێ و تامزرۆیان بکا، نەرمە کۆکەیەکی بۆ دەکرد وەک ئەوەی بیەوێ شتێک بیر خۆی بێنێتەوە. نێوچەوانی دەگوشی و دەیگوت، بەڵێ برادەران، وەکوو عەرزم کردن، میوانەکانمان لە ماڵەوە بەجێ هێشت و من و بابم لەگەڵ پۆلیسەکەدا چووین بۆ لای سەرۆک پاسگا. بابم لە سەرۆکی پرسی، ئەمرێکت بە ئێمە هەیە؟ سەرۆکی پاسگا کە باوکمی دەناسی بە ڕێزەوە وڵامی دایەوە. خەبەریان داوە کە کوڕەکەت سەربازی فیرارە. دەست بەجێ خۆم لە قسەکەی هەڵقورتان. جەنابی سەرۆک، کێ گوتوێتی کە من فیرارم؟ ئامادەم پارەش بدەم بە مەرجێ بمبەی بۆ سەربازی. بابم گوتی، کوڕی من چ خەتایەکی نییە، بە گوێرەی بەڵگەنامەی دەوڵەتی لە تەمەنی سی ساڵیدا لە یەکێک لە جەنگەکاندا شەهید بووە. جا کەسێک کە مردبێ چۆن بۆ سەربازی دەبرێ؟ سەرۆکی پاسگا بە گومانی ئەوەی کە بابم لە ڕووی تەوسەوە ئەم قسانە دەکا، زۆر ناڕەحەت بوو. گوتی، ئەم گاڵتانە لە تۆ ناوەشێتەوە. بابم بە هەمان خوێن ساردییەوە وەڵامی دایەوە، بە گیانی تۆ گاڵتە ناکەم، زۆریش بەڕاستمە. سەرۆک باوڕی ناکرد. بە ڕەقییەوە پرسی، بەم زل و زەلامیەوە وا لە بەردەمی مندا وەستاوە، تۆش دەفەرمووی لە جەنگدا شەهید بووە؟ پێم ڕادەبوێری؟ بابم پێکەنی و گوتی، بە خوا، بە قورعان، حەقیقەتت عەرز دەکەم، من ئەم قسانەم بە مەئمووری ئاماریش گوت، بەڵام بە گوێیدا نەچوو. سەرۆک کەوتە بیرکردنەوە. بواری قسەکردنیم نەدا و گوتم، چونکە ناسنامەم نییە، لە قوتابخانەی دەوڵەتی قبووڵیان نەکردم. سەرۆک پاسگا وڵامی دایەوە، قوتابخانە شتێکی دییە، سەربازیی شتێکی دییە، خزمەتی سەربازی ئەرکی نەتەوەیی هەموو گەنجێکە، بە هیچ بیانووێک نابێ لە ئەنجامدانی ئەم ئەرکە ڕابکەی. بەم قسانەش کڵاوم ناچێتە سەر. گوتم، جەنابی سەرۆک، وەڵڵا من لە خوام گەرە کە بمبەی بۆ سەربازی و ناسنامەم بدەیتێ. سەرۆک گوتی، هەر وایە، بۆ سەربازیت دەنێرم و دواییش بیرێ لە ناسنامەکەت دەکەمەوە. سەیری ئەو بەختە بکە تەواو لەو کاتەدا کە کاری زەماوەندی من و ئەقدەس لە تەواوبووندا بوو کەوتمە داوەوە و بەهەر حاڵ شاییەکەمان دواخست. ئەقدەس سوێندی خوارد و پەیمانی دا کە چاوەڕوانم بکا. منیش بە خەیاڵی ئاسوودە بۆ سەربازی چووم. زیندە بێدەنگ بوو. ئەو خەمە گەورەی کە لە دڵیدا پەنجی خواردبۆوە لە ئەشکی چاوەکانیدا خۆی نواند. یەکێک لە بەندیەکان دڕی بە بێدەنگیەکەدا و گوتی، حەقیەتی، لەم وڵاتەدا نایەڵن مرۆڤ بە ڕەحەتی و ئاسوودەیی بژی. هەموومان دەمانەوێت ساغ و سەلامەت بین، ماڵ و ژیان بۆ خۆ پێکەوە بنێین، کاری مەردانە بکەین، بەڵام نایەڵن. ڕدێن سپی قاوشەکە قسەکەی پێ بڕی. واز بێنە! با بزانین کارەکە بەرەو کوێ دەچێ؟ زیندا لە سەری ڕۆی. بەڵێ برادەرانم. بردیانم بۆ سەربازخانە. نازانن چ ئارەزوویەکی خزمەتکردنم هەبوو. کاری تل سەربازانم دەکرد. هەر بۆ ئەوەی بچمە دڵی مەسوولەکانەوە هەر کارێ قورس و زەحمەت بواە دەمکرد. تا دوا ڕۆژی خزمەت کەس ڕەخنەی لێم نەبوو دوو ساڵانم تەواو کرد هاوڕێکانم ڕەها بوون من هێشتا هەر سەرباز بووم دەترسام ئەگەر قسەیە بکەم یان بیان وێک بگرم کارم خراپ بێ چاوەڕوان بووم خۆیان دزدانی ئەسکەریکەم بۆ پڕ بکەنەوە و بیدەنە دەست ئاقیبەت ئەو ڕۆژە هات ڕۆژی سەرگروبانەکە گازی کردم و گوتی بچۆ بۆ نووسنگەی جەنابی سەروان کاری پێتە پرسییم قوربان چ کارێکی پێمە گوتی سەبارەت بە ڕەهابوونتە بە ترس و لەرزەوە بەرەو نووسینگەی جەنابی سەروان کەوتمە ڕێ. لە ڕووی خۆتان نەبێ، جەنابی سەروان پیاوێکی چاک بوو. هەفتەی ڕۆژێک سەربازەکانی دارکاری دەکرد. تا سەر و کەللەی خڵتانی خوێن نەکردبان، دەستی لێ هەڵنەدەگرتن. بە دەم ڕێگاوە، هەرچی نزا وێردێکم دەزانی خوێندمن و، لە خوا دەپاڕامەوە کە بمپارێزێ. دەترسام جەنابی سەروان شەوێ باش نەخەوتبێ و داخی دڵی خۆی بە من بڕێژێ. بەڵام باش بوو بە سەلامەتی تێپەڕی. وەختێ کە چوومە ژوورەوە، قاچەکانم بە توندی دا بە زەوی دا و سڵاوێکی سەربازییانەم کرد. جەنابی سەروان بە ڕوویەکی خۆشەوە وڵامی دامەوە و گوتی، کوڕم، هاوڕێکانت هەموو ڕەها بوون. هەر کارێ دەکەین کە تۆش ڕەها بکەین، ڕێک ناکەوێ. خۆم گێل کرد و گوتم، بۆ، جەنابی سەروان؟ چونکە ناسنامەت نییە، ناتوانین وەرەقەت بدەینێ. سەرم داخست و وەک خەتاکاران هیچ قسەیەکم نەکرد. جەنابی سەروان درێژەی پێ دا. نامەمان بۆ سەرکردایەتی جەنگ نووسیوە، لەوێشەوە بۆ دایرەی سەرباز وەزیفەیان نووسیوە. دوێنێ وەڵامەکەیمان پێ گەیی. گوێ بگرە بۆتی بخوێنمەوە. وەڵامی نووسراوی فڵان بەروار دەربارەی سەربازی وەزیفە زیندەی کوڕیش ڕەشید بەو شێوەیەی کە دەستمان کەوتووە، ناوبراو لە ساڵی هەزار و نۆ سەد و سی و پێنج دا لە کاتی ئەنجامدانی ئەرکی پیرۆزی سەربازیدا لە بەرەی دەرسیم شەهید بووە. بێ سێ و دوو هاوارم کرد، جەنابی سەرۆک ئەمە مەحاڵە! خۆم لە دەنگی خۆم ترسام. وەلێ جەنابی سەروان بە هیچ جۆرێ ناڕەحەت نەبوو. بە پێکەنینەوە گوتی، بەڵێ، ئەمە نەبوو و نابێ کەسێک شەهید بووبێ و ئێستا لە بەردەم مندا وێستابێ. پتر غیرەت گرتمی و گوتم، بە گوێرەی دۆسیەی دایرەی ئامار من لە یەکەم جەنگی جیهاندا لە بەرەی چناق قەڵادا شەهید بووم؟ جەنابی سەروان ڕووی گرژ بوو بەو خەیاڵەی کە گاڵتەم پێ کردووە، مۆڕەیەکی لێ کردم، لە دڵی خۆمدا گوتم هەر ئێستا بەر شاپ و زللەم دەدا. بەم حاڵەوە زاتم خستە بەر خۆم و گوتم، سەربازێک کە لە ساڵی هەزار و نۆ سەد و پازدە دا شەهید بووبێ، چۆن جارێکی دی لە ساڵی هەزار و نۆ سەد و سی و پێنج دا شەهید بۆتەوە؟ لێرەوە ئاشکرایە کە هەڵەیان کردووە. جەنابی سەروان قەدەرێ لێم ورد بۆ گوتی ئەوە چییە شێت بووی کوڕە بە وریاییەوە وێستام و وەڵامم دایەوە قوربان حەقیقەتت ئارز دەکەم بۆ هەر کارێک قازانجی دەوڵەتی تێدا بێ زیندوم بۆ هەر کارێکیش کە زیانی دەوڵەتی تێدا بێ ئەوە دەمێکە مردوم جەنابی سەروان سەری لە قاند و گوتی بچەوە سەرکاری خۆت تا بزانم چی دەوێت لە ژوورەکەی سەروان هاتمە بەرێ. چەند مانگێکی دی سەربازیم کرد، وەلێ نەمتوانی زیندوێتی خۆم بسەلمێنم و بەڵگەنامەی تەواوکردنی سەربازی وەرگرم. ئاخری ڕۆژێک جل و جنجۆڕکەیان داوە دەستم و لە سەربازخانەکە کردمیانە دەرەوە. دوای ئەم هەموو زەحمەت و ناڕەحەتییە بڕیارم دا بگەڕێمەوە بۆ دێ. دوو مانگان بوو کە هەواڵی بابم نازانی. چ نامەیەکیشم پێ نەگەییبوو. لەگەڵ ئەوەشدا کە پارەم کەم پێ بوو، هەندێ دیاریم بۆ ئاقدەس و دایکم کڕی، دەستێ جلی چاک و جووتێ پێڵاویشم بۆ خۆم کڕی. بەرەو ئاوایی کەوتمە ڕێ. بە درێژایی ڕێگا بیرم هەر لە لای ئەقدەس بوو. هەر کە ئوتومبێڵەکە لە کەنار قەڵای گوندەکەمان ڕاوەستا و ڕێبوارەکان دابەزین بەرەو ماڵی ئەقدەس کەوتمە ڕێ. قۆندەرەکانم جیڕەیان دەهات. بەوەی دڵخۆش بووم کە ئەگەر ئەقدەس لە پشت پەنجەرەکەشەوە نەمبینێ، ئەوا بە جیڕە جیڕەی قۆندەرەکانم ئاگادار دەبێتەوە و لە ماڵ دێتە دەرێ. وەلێ بێهودە بوو لەبری ئەقدەس بابی هاتە دەرێ کە منی بینی گوتی بەخێربێیتەوە ڕۆڵە هەستم کرد قسەکانی دەجوێتەوە و دوودڵە لەوەی سەیرم بکە دڵم داخورپا و بیرم بەلای ئەوەدا چوو کە ناشێ ئەقدەسی بەیەکێکی دیدا بێ چوومە پێشەوە کە دەستی ماچ بکەم دەستی بردە دواوە و بە پچڕ پچڕی گوتی نامەکەی منت پێگەیی مات و سەرسام سەیرم کرد و سەرم بادا. نا، نا! خەزوورم بە دوودڵییەوە گوتی، تەمەنی درێژی بۆ خۆت بێ. سیمایم خوێندەوە و زانیم کە بابم مردووە. بێ دەسەڵاتانە دەستم بە گریان کرد و گوتم لە دنیادا تەنیا باوکێکم هەبوو، ئەویشم لە دەست چوو. من ئێستا بێکەس و تەنیا ماومەتەوە. خەزوورم گوتی. ئەم قسەیە چییە؟ ئەی ئێمە چین کوڕم؟ باوکت نەما خۆ من ماوم. چەند کەسێکی دی هاتن و بە گریانەوە بۆ ماڵەوەیان بردمەوە. هەریەکەیان دەیویست و هەوڵی دەدا زیاتر دڵم بداتەوە. منیش بیر و هۆشم لە لای ئەقدەس بوو. تامەزرۆی دیداری ئەو بووم. بابی ئەقدەس گوتی، بابت زۆر بە ڕەحەتی لە دونیا دەرچوو لە سەرەمەرجیە من بە دیاریەوە بووم گوتی زۆر دڵم بە کوڕەکەم دەسووتێ بەداخەوە نەم توانی ناسنامەی بۆ دەربێنم بەڵام بەڵگەنامەی تەواوکردنی سەربازی دەدەنێ و کاری چاک دەبێ و ئەویش دەتوانێ بە ئاسوودەی لەم کۆمەڵەدا بژی دووبارە دەستم بە گریان کردەوە پتر بۆ بەدبختی خۆم دەگریام کە نەمتوانی بوو بەڵگەنامەی تەواوکردنی سەربازی وەرگرم سبەی بەیانی بابی ئەقدەس هاتە ماڵمان و گوتی، کوڕم، بازگری دارایی چەند ڕۆژێکە بە دوای تۆدا دەگەڕێ. بە سەرسامی پرسیم، مامووری دارایی چ کارێکی بە منە؟ خەزوورم گوتی، باوکی ڕەحمەتیت هەندێ پارە بە دایرەی دارایی قەرزارە، هەروا پارەی هەندێ لە بانقەکان قەرزارە، چونکە تۆ تاقە میراتگری ئەوی، پێویستە قەرزەکانی بابت بدەیتەوە. گوتم یەکەم پارەم نیە دوەم دوو جاران مردووم پارەش لە مردووان وەرناگیرێ گوتی وەڵا ڕۆڵە گیان پێویستە قەرزەکانی بابت بدەیتەوە تا بتانی میراتەکەی وەربگری پێشینان گوتویانە مردن حەقە و میرات حەڵال چونکە بابم سەروەتێکی زۆری هەبوو خەزورم نەیویست ئەم میراتە بۆ دەوڵەت بێ خۆی کارەکانی هەڵسوڕان پارەیەکی زۆری بۆ پەیداکردم تەواوی قەرزەکانی بابم دانەوە بە ئومێدی میراتەکەی تا بینا قاقام کەوتە ژێر قەرزاری وەختی هەموو قەرزەکانی بابم دانەوە ئەوجا نۆرە هاتە سەر وەرگرتنی میراتەکەی چوومە بەر مزگەوتی ئاوایی چوومە لای عەرز و حاڵنووسەکە بەڕاستی عەرز و حاڵنووسێکی شارەزا بوو عەرز و حاڵێکی خۆمانەی بۆ نووسین بەڕاستی ئەگەر عەرز و حاڵەکە بخرایە بەردەم گاش دەست بەجێ دەیزانی کە خاوەنەکەی چی گەرەکە عەرز و حاڵەکەم بۆ دایرەی دارایی برد قەدەرێ ئەم لاو ئەولام پێ کرد تا ژووری ئەو مامورەم دۆزیەوە کە کارەکەی منی لێ لا بوو. ڕێزێکی درێژ لە بەردەم ژوورەکەیدا وەستا. عەرز و حاڵەکەم بە دەستەوە گرت و چووم لە ڕێزدا وێستا. ماوەیەک باوێشکم دا تا نۆرەم هات. کابرای مامور عەرز و حاڵەکەی لێ وەرگرتم. قەدەرێ ئەم دیو ئەو دیوی کرد. چەند جارێک پشت گوێ و چەناگەی خوڕاند. ئەوجا بە ئیشارەی سەر مامورێکی دی نیشان دام و گوتی، ئەمە لای من نییە، بیبە ئەوێ! وایش تف لەم بەخت و نێوچەوە تاقێکی تەواو ماتەڵ بووم تازە بە ناخێری هەڵە دەرچوو چارەم نەبوو چوومە ڕێزەوە ماوەیەکی تریش ماتەڵ بووم و باوێشکمدا تا ئەرز و حاڵەکان بەدەستی ئەو برادەرەگەی ماوەیەکە ئەرز و حاڵەکەی خوێنمەوە ئەوجا مۆرەکەی هەڵگرت و ئەوەندە بە توندی بە عەرز و حاڵەکەی دادا وامزانی عەرز و حاڵەکە پارچە پارچە بوو ئیدی لە کەڵک کەوت مەعلوم نەبوو کە کاکی مەمور لە ژنەکەی پڕ بوو یان لە منداڵەکانی تووڕە بوو یان لەگەڵ خاوەن خانووەکەیدا بە شەڕ هات بوو کە ئەوەندە تووڕەیە و داخی خۆی بە کاغەزەکەی من دەڕێژێ بەڵام وەک بڵێ بەوەندەش دڵی ئاوی نەخواردووە چەند مۆرێکی دی لە عەرز و حاڵەکەدا دوا مۆری هێندە بە توندی لێدا کە تاماوەیەک بەسەر عەرز و حاڵەکەدا چەسپ بوو بە کورتی چەند جارێ ئەم مێز و ئەو مێزیان پێکردم و چەند ژوورێک گەڕام تا کاری ساغکردنەوەی عەرز و حاڵ و کردنەوەی فیل تەواو بوو یەکێک لە بەندەکان دەنگێکی تایبەتی لە دەمیەوە دەرێنا تڕ ئەم دەنگە بە ڕادێک ناسایی بوو کە تەواوی بەندەکان کەوتنە پێکەنی یەکێکی دیبرسی دوای ئەم هەموو بێنە و برۆیە ئەو جاکاری ساکردنەوەی ئارز و حاڵەکە تەواو بوو بێگومان وەرگرتنی میراتەکە هێشتا تەواو نەبووە زیندەش وێڕای گشت ناڕەحاتیەکی خۆی پێکەنی و گوتی، بەڵێ، گوێ بگرن، بزانن کارم گەیوێتە کوێ. ڕدێن سپی قاوشەکە بە ئیشارەی دەست بێدەنگی کرد و زیندە لەسەری ڕۆی. چ مۆرێ ماکە بە عەرز و حاڵەکەمیەوە نەنێن، چ ئیمزایەک ماکە لەسەری نەکەن. چ بەروارێ ماکە لەسەری نەنووسن. بە قەد نووکە دەرزییەک جێی سپی بەسەر عەرز و حاڵەکەوە نەما. ناچار بوون پارچە کاغەزێکی دی بدەنە دەمەوە. عەرز و حاڵەکە هێندە گەورە بوو، وردە وردە شێوەی تۆماری وەرگرت. لا حەولە وەلا. کێ دەتوانێ بەرگەی ئەم هەموو ناڕەحەتییە بگرێ و قسان نەکا. وەختێ کە دەمویست قەرزەکانی بابم بدەمەوە، دەست بەجێ پارەکەیان لێ وەرگرتم و تاقە سەعاتی چێ ماتەڵیان نەکردم. بەڵام وەختێ کە نۆرە هاتە سەر پارە وەرگرتن، ئەمڕۆ بە سبەی وەرە و هەر تەواو نەبوو. بەدبەختی گەورە ئەمە بوو کە کاری میرات وەرگرتنەکەم دەبوایە لە شار تەواو ببێ. ماوەیەکیش چوومە شار. بە ڕۆژ لە دایەرەکانا دەسووڕامەوە و شەویش لە کاروانسەرا و ئوتێلەکاندا دەگوزەراند. بە ئومێدی ئەو ڕۆژە بووم کە میراتەکەی بابم وەرگرم و ئەقدەس بگوازمەوە، بەڵام ئەفسووس هەمووی خەون و خەیاڵ بوو. یەکێک لە بەندیەکان پرسی، پارەکانیان پێ دایت؟ بۆ نا، بەڵام حسابەکان غەڵەت بوون. ئەوەی کە من حسێبم بۆ گرتبۆوە نزیکەی پازدە تا بیست هەزار لیرەی دەکرد، بەڵام هێند ئەم بەشە میرات و ئەو مافی دەوڵەت و ئەو بەشە بودجەیان لێدا شکاند، لە ئاکامدا مایەوە سەر تەنیا سێ هەزار لیرە. یەکێک لە بەندیەکان لە پڕ گوتی، وای وای! بەڵام چ وایەک ئەگەر لە هەوەڵەوە دەمزانی تەنیا سێ هەزار لیرەم پێ دەبڕێ، نە قەرزەکانی بابم دەدایەوە و نە دوای میراتەکەی دەکەوتم. ئەو پارانەی کە بۆ دانەوەی قەرزەکانی بابم قەرزم کردبوون، گەلێک لەو میراتییە زۆرتر بوون کە وەرم گرت، بەڵام ئیدی کارێک بوو لە دەستم چووبوو. هیچ کار، هیچ چارەیەکم نەبوو. وەک دەڵێن. کردە پەشیمان نەک نەکردەی پەشیمان. ڕاستە بۆ وەرگرتنی سێ هەزار لیرە پتر لە پێنج هەزار لیرەم خەرج کردبوو، ئیدی لەوەیا بوو بەشە میراتەکەم چنگ بکەوێ و کارەکەم لە تەواو بوونا بوو. دوا ئیمزام کرد و بەڵگەنامەی پارەکەم وەرگرت. بۆ خەزێنەم برد. سەرۆک خەزنەکە چاکی دەناسیم. بەڵگەنامەکەی لێ وەرگرتم. سەیرێکی کرد و گوتی، زۆر چاکە، تەواوە؟ ئەم قسەیە هێندەی دڵخۆش کردم، خەریک بوو بکەومە سەما. سەرۆک خەزنە بەدەم پشکنینی پەڕەکانی فایلەکەوە دەیگوت، بەڵگەی قەرزدانەوەی بانک، بەڵگەی سپاردن، بەڵگەی دارایی، پولەکەشی تەواوە، دەستوری سەرۆکیشی پێوەیە، زۆر چاکە و هیچ کەم و کورتیەکی نیە. لە خۆشیاندا ئەوقرەم نەبوو، بەڵام ئەفسوس خۆشیەکەم زۆری نەخایاند. سەرۆک خەزنە فایلەکەی دەپشکنی و گوتی، تف! پرسیم چ بووە؟ کورە چ بووە؟ هیچ، تەنیا ژمارەی فایلەکەتیان لێرە نەنوسیوە. ئەی تەگبیر؟ دەبێ هەر ئێستا بڕۆی ژمارەی لێ بدەن قوربان تووبی خوا تەکبیرێک بکە هێندە هیلاکم وا گیانم دەرهات ژمارەی بۆچی آخر من ئیمزای دەکەم بەڵام کاشێرەکە پارەکە ناداتێ خۆ دەزانی پەیوەندی بە منەوە نییە برادرە خەنجەرت لێدابام خوێنم لێ نەداهات سەرۆ خەزنا بەزەی پێداهاتمەوە گوتی خاڵە بەخۆ ڕای خۆت ماتەڵ مەکە کاتەکەت لە دەست دەچێ بڕۆ خێرا ژمارەی لێ بدە و بێرەوە بە مۆنیۆ وڵامم دایەوە تا من دەچمە ئەوێ و دەگەڕێمەوە دەبێ بەشەوە چۆنە سبەی بەیانی بێمەوە سەرۆ خەزنە سەری بادا گوتی سبەی آخر ڕۆژە کە دەتوانی پارەکەت وەرگری بە گوێری یاسا ئەگەر فیلی میرات تا شەش مانگ تەواو نەبێ هەموو پارەکە دەبێ بە مڵکی دەوڵەت سبەی شەش مانگەکە تەواو دەبێ دەبێ ئەو ڕۆژمارەکە بێنی و سبەی پارەکەت وەربگری بێ دەسەڵاتانە دەستم بە داد و بێداد کرد سەرۆ خەزنەکە پیاوێکی باش بوو بە ڕوویەکی خۆشەوە گوتی بێدەنگ بە بێدەنگ لەوانەیە سەرۆک دایرە گوێی لە دەنگت بێ و واز بکە کە لە کاتی ئەنجامدا سەرزەنشتی مەموری دەوڵەت دەکەی ئەو جەوەرە ئەو کەرە لەو قڕی دەربێنە بە ئەسپایی پرسییم ئێستا چارە چی بکەم هەرەوەیە کە گوتم دەبێت سبەی پارەکەت وەربگری خۆ ئەگەر فریانەکەوی و بەر لەوەی پارەکەت وەربگری بانگدا بخرێ ئەوا پارەکەت لە کیس دەچێ ڕاکەو وەختەکەت بە فیڕۆ مەدە دەستم بە ڕاکردن کرد پێپلیکانەکانم دوو دوو دەبڕی یەکێک لە بەندیەکان گوتی بێچارە چ زەحمەتێکی کێشاوە زیندا هەناسەیەکی هەڵکێشا گوتی هێشتا چیتان دیوە ئەم گڵۆڵەیە سەری درێژە کەویستم بچمە قوتابخانە زیندوو نەبووم بازی بانجیان کردم زیندوو بووم لە کاتی تەوابوونا مردوو بووم بەڵام کەویستم بە شەمیرات وەرگرم مردوو بووم ماوەیەک لە نیوەشەو تێپەڕی بوو. بەندییەکان مەجبوور بوون بخەون. بە نابەدڵییەوە حیکایەتەکەیان بە نیوەچڵی جێهێشت و چوونە ژێر جێگاکانیانەوە. لە کاتێکا هەموویان حەزیان دەکرد گەر تا بەیانیش بووە دانیشن و گوێ لە پاشماوەی حیکایەتەکەی زیندە بگرن. حیکایەتێکی بەلەزەت بوو بەڵام ناچار بوون